بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ لە ماوەی یەک خولەکدا هەموو قورآن بخوێنی؟ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی سوورەتی قل هو الله ئەحد سێ جار بخوێنەوە چونکە ئەگەر قورآن بکەی بە سێ بەش ئەوە سوورەتی قل هو الله ئەحد